ان لک فی النهار سبحا طویلا. بێگومان بە ڕۆژ هاتووچۆیەکی درێژ و خەریک بوونێکی زۆرت بە کاروباری ژیانەوە هەیە، لەبەرئەوە لە ڕۆژا لە نوێژە فەرزەکان و سوننەتەکانی بەرو دوایان بەو لاوەت بۆ ناکرێ وەک لە شەوا کە دەست بەتاڵە بیت. وَاسْتَغْفِرُوا اللَّهَ إِنَّ اللَّهَ غَفُورٌ رَحِیمٌ بێگومان خوای تۆ ئەزانێ کە تۆ نزیکەی دوو سێیەکی شەو و جارجار نیوەی شەو و جارجار سێیەکی شەو بە پێوەی بۆ شەونوێژ و کۆمەڵێکیش لە موسڵمانانی هاوڕێت لەمەدا لەگەڵتن و شەو هەڵەستنەوە بۆ شەونوێژ خوا خۆیشی ئەندازەی شەو و ڕۆژ ڕائەگرێ و ئەزانێ ئێوە بۆتان ناژمێررێ چەند سەعات شەو نوێژتان کردووە لەبەرئەوە لێتان خۆش بوو کە هەرچەندتان شەو نوێژ پێ بکرێ هەر ئەوەندە بکەن چەندتان پێ کرا قورئان بخوێنن ئەوە بەسە خۆ ئەزانێ لەمەولا ئێوە لێتان نەخۆش ئەکەوێ و هیتری واتان تیا ئەبێ بە زەویدا ئەگەڕێن کاسپی ئەکەن و داوای ڕزق و ڕۆزی لە خوا ئەکەن و هیتری وایشتان تیا ئەبێ لە غەزادا ئەبن و شەڕ ئەکەن لە ڕێی خوادا لەبەرئەوە چەندتان پێکرا قورئان بخوێنن و نوێژەکانتان بکەن و زەکاتی ماڵتان بدەن و قەرز بدەن بەخوا بە قەرزدانێکی جوان واتە خێر و خێرات بکەن کە بە دڵ پێتان خۆش بێ و هەرچیش پێشی بخەن بۆ خۆتان و بەر لە مردنتان بیکەن بە خێر و حەسەنات لای خوا ئەیبیننەوە بە چاکتر و زیاتر لەوەی کردووتانە و بەخشیوتانە، داوای لێبوردنیش لە خوای خۆتان بکەن خوا گوناهبەخش و بەڕەحم و میهرەبانە.